بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان عبس وتولى أن جاءه الأعمى ڕووی گرش کرد و ڕووی وەرجێڕە مەبەست پێغەمبەرە سەڵ الله عليه وسلم کاتێک عەبدوڵای کوڕی ئوم مەکتوم کە ئیماندارێکی نابینا بوو هات بۆ خزمەتی ئەویش هەندێک لە سەرانی قوڕەیشی کۆکردبۆوە بە ئومێدی هیدایەتیان، عەبدوڵڵا وتی، ئەی پێغەمبەری خودا، خودا چی فێرکردوویت منیش فێربکە، پێغەمبەر صلی اللە علیه وسلم پێی ناخۆش بوو کە قسەکانی پێ دەبڕێت، لەبەرئەوە ڕووی گرژکرد و ڕووی وەرگێڕا، بۆیە سەرەتای ئەم سورەتە دابەزی کە گلەییە لە پێغەمبەر صلی اللە علیه وسلم. اما من استغنا فانت له تصدی وما علیک الا یزکا بەڵام ئەوەی کە خۆی بێنیاز نیشان دەدات و نایەوێت ڕێنمایی وەربگرێت تۆ لەگەڵ ئەودا کۆ دەبیتەوە و گرنگی بەو دەدەیت و ڕوو لەو دەکەیت جاتۆ هیچ گوناهبار نابیت کە ئەو ئیمانی نەوێت و فی صحف مکرمة مرفوعة مطهرة بأیدی سفرة کرام بررة ئەو قورئانە لە چەندین لاپەڕەی بەڕێز و پیرۆزدا هەڵگیراوە و لە لەوح المحفوظ وەرگیراوە کە بەرز و بڵند و پاک و خاوێنن بەدەستی فریشتە نووسەرەکان کە بەڕێز و خوداناس و ملکەچ و فەرمانبەردارن یاخود بە کوشت شێت ئادەمی زاد چی وای لێ کردوە کە کافر بێت چ پاساوێکی هەیە بۆ خودا نەناسی و یاخی بوون بۆ بیر ناکاتەوە خودا لە چی دروست کردوە لە نوتفەیەک لە خاڵێکی زۆر بچوک کە بە چاو نابینرێت دروستی کردوە و هەموو ئەندامانی دەروون ناوی پێ بەخشیوە و ئەندازە گیری وردی لە دروست کردنیدا ئەنجام داوە کات و شوێنی لە دایک بوون و مردنی بۆ دیاری کردوە. لەوە دوا زەویمان بۆ لەت لەت کردوون بە چەکەرەی ناسکی ڕوەک، ئینجا دانەوێڵەمان تیادا ڕواند، هەروەها ترێ و سەوزە، هەروەها زەیتوون و دارخورماش، باخچەی دەورەدراو بە دارخورما یا درەختی تر، یاخود باخی چڕ و پڕ. جۆرەها میوە هاوڕێ لەگەڵ هەموو ئەو گژوگیایانەی کە خودا کردە و ماڵات دەیخوات لە لەوەڕگاکاندا. هەروەها لە دەست دایک و باوکی، لە دەست هاوسەر و کوڕەکانی، لەو ڕۆژەدا هەر کەسێک لەوانە ئەوەندە سەرگەرمی کێشەی خۆیەتی ناتوانێت فریای کەسی تر بکەوێت. وجوه یومئذ مسفرە ضاحکە مستبشرە لەو ڕۆژەدا ڕوخسارانێکیش هەن کە گرژ و تاڵ و ترش و تۆزاوی و پەست و غەمگینن، دێزی و ڕەشی و تاریکی دایپۆشیون، ئائەوانە بێباوەڕ و خودانەناس و تاوانبار و گوناهکارەکانن.